شەهرەزاد جێڕایەوە عەبدوڵا وتی گەورم یەک شەو لێیان نەدەم کیژە دێتەوە سرم و لێمەدات و تاکو لە هۆش خۆم نەچم لێم نابێتەوە منیش بەرگەی ئەو لێدانە ناگرم خەلیفە وتی مەترسە من نامەی بە دەست و خەتی خۆم نووسراوت ئەدەمێ نامەکەی منی بدەرێ گەر خوێندیە و لێت خۆش بوو ئەوە چاکەی خۆێتی گەر هەر لێ دایت ئەوە ئەیدێنێ دەستخوا ئەو کاتە کارەکەم بۆ ڕزگارکردنیان خەلیفە کاغەزێکی هێنا هەردوو پەنجەپان بوو بۆی نووسی و مۆری شاهانەی لەدام جاوتی عبدله گەر سەعی دەهاتەوە پێی بڵێ خەلیفەی پاشای ئادەمیزان فەرمانی پێم داوە کە داواتان لێکا لەو دوو برایە مەدەن ئەم نامێشی بۆ نردویت سلاویشی هەیە بۆتان ئەم جانامەکەم هێنایە و شەوێ لە خۆم پرسی باشە ئەگەر فەرمانی خەلیفیشکان چی بکەم چۆن بەرگەی لێدانی ئەم شەوەگرم لەسەرێکیشەوە توخوا با براکانم ئەمشەو بە بێلێدان و بورانەوە بنون کە گەڕایە ماڵ زریزەی هەردوو سەگەکەی کردەوە لە بەرخۆیوتی پش بخوا ئەم جاکەوتە دڵدانەوەیان پێیوتن لێرە بە دواوە خەلیفە بۆ تەکەفیلی هەردووتان پەیمانیشی دا و ڕزگارتان ئەکا هەردوو سەگەکە کامیان بیست هەردوو قاچی عبدوڵیان ماچ کرد و لە خۆشیدا دەستیان کردەوە ڕین تاکو خەوتنان دەستی بە پشتیان داهێنا و دڵی هەردوو سەگەکەی دایەوە نانی ئێوارەیان دانا و سفرە ڕاخرا عبدوڵا هەردووکیانی لەسەر سفرەکە ڕیز کرد و دەستیان کردە نان خواردن کە هاوڕێکانی عبدوڵا زانیان لەگەڵ دوو سەگەکەی نانەخوا پێیان سیر بوو پرسیان چۆن ئەبێ نوێنەری بەسرە لەگەڵ سەگ نانخوا کەپ لە وپایی لە وەزیر بەرزترە ئەم جا تەشت و حەوجۆشیان هێنا عبدوڵا دەستی شت هەردوو سەگەکەشی دەستیان درێژ کرد و شتیان میوانەکان لە نێو خۆیاندا کردیان بەم قۆمخۆ لە یەکتریانە پرسی کە هەرگیز نەبینراوە سەگ خۆی دەستی خۆی بشوە تانی وەشە و سەیریان کرد و نیانوێرا پرسیار بکەن عبدوڵا خزمەتکارانی بەڕێکرد هەر سەگە و لەسەر جێگەیەک نواندنی خزمەتکاران ئەیانوت سیر بکە سەگەکانی لەگەڵ خۆی داخەوەن دوای کەمێک هێندەی زانی زەوی قلیشای و سعیدە پەیدا بوو پرسی ئەوە بۆچی زریزەکانی ملی سەگەکانت کردوێتەوە لەسەر سفرە نانیان لەگەڵ میوانەکان تا ئەدەیتێ خۆ میوانەکان پاشماوەی سەگەکانیان نەخوارد و خواردنەکان گڵاو بوو فریاندا لە تۆڵەی ئەم سەرپێچی کردنەدا ئێستا تۆش وەکو ئەوان ئەەکەم بە سەگ عبدوڵاوتی خاتونەکەم سوێندە دەدەم بەو نەخشەی لەسەر مستیلەکەی حەزەتی سلەیمانە سلاوی خی لەبێ هێندەم لێ بۆستە هۆیەکەیت پێ بڵێم ئیدی چیم لەکەی بیکەم ئەم جاوتی هۆیەکەی ئەوەیە پاشای ئادەمی زادان خەلیفە هارونە ڕەشید فەرمانی پێدام کە لیان نەدەم بۆ ئەمەش پەیمانی مۆر کردووە کە بە دەست و خەتی خۆەتی فەرمانی داوە کە بیدەم بە تۆ ئەوەش فەرمانی شاهانەکەیە سعیدەوتی بێنە ئەویشدا دەستی خوێندیەوە بسم الله الرحمن الرحیم لە هاروونە ڕەشیدەوە پاشای ئادەمیزاد بۆ پاشا سوورە ئەم عەبدوڵایە ئەرکی سەرشانی خۆی سو کرد بڕیاریدا لە هەردوو براکەی خۆش بوو منیش بەوە دادوەریم کردوون بۆ خۆیان ڕێک بکەون گەر پێک هاتن سزا هەڵەوەشێتەوە گەر لاریتان لە فەرمانەکانمان بوو ئێمەش لاریمان لە فەرمانەکانتانە بێت گەر یاسای ئێمە پێشێل بکەن یاساتان پێشێلەکەن ئێوە چۆن بن ئێمەش وابین وا فەرمانم بۆ دوو سەگەکەت دەرکردووە گەر بڕوات بەخوا و پێغەمبەر هەیە ئەبێت دەستت لە دەستی ئەم دوو سەگە ببێتەوە لەیان خۆش ببە گەر بە قسەی منت کرد هێندەی خوا دەستم بدا پاداشتت ئەدەمەوە لابردنی کاریگەری سیحرەکەت لەسەر ئەو دووبرایە جێبەجێکردنی فەرمانی منە داوات لەکەم سبێنێ وەکو ئادەمیزاد بیان بینەوە خۆ ئەگەر ئەو سیحرەت لەسەریان لانەبرد ئەوە پشت بەخوا بە زۆر پێتەکەم خات و سعیدە نامەکەی خوێندەوە بە عبدوڵای فازیلی وت ئەبێت بڕۆمە بەلای باوکم و دایکم و پرسیان پێ بکەم ئەم فەرمانی شاهانەیشیان پیشان بدەم زویش ئەگەڕێمەوە لای تۆ دانەویەوە پەنجەی بە زەویەکەی بەرپێدا ڕاکێشە زەوی قڵیشایە و چۆ خوارەوە و هاتەوە یەک عەبدوڵڵا لە خۆشیدا نەیەزانی چی بکە لەو لایشەوە خاتو سعیدە چۆ لای باوکی و نامەی فەرمانی شاهانەی خەلیفەی پێدا باوکی ماچی کرد و خستێ سەرسەری و بەخچەکەی وت فەرمانی میری مسلمانان ئێمە ژەگرێتەوە خێرا بگەڕێەوە بۆ لای دووبراکە و کاریگەری سیحرەکەیان لەسەر لابدە پێشیان بڵێ مژدە بێ ئێوە بەر لێبوردنی خەلیفە کەوتون ئەم جاوتی کیژە شیرینەکەم گەر سەرپێچی فەرمانی خەلیفە بکەین تەفروت و نامان ئەکات و لە ناومانە بە کچە پرسی بە چ حکومێک باوکی وتی بەم حکومانە ئەتوانێت ئەو مرۆڤە و لە ئێمە لە پێشترە نوێنەری خوایە لە سەرزەوی و یاساکانی خوا جێبەجێکە بەسەرومڕی دوو ڕکاتی نوێژی بەیانیانەکە بۆیە هەموو جنۆکانی سەرزەوی کۆبنەوە ناتوانن ئازاری خەلیفە بدەن خۆ ئەگەر ئەو لە ئێمە تووڕە ببێ ئەوە دوو ڕکعات نوێژی بەیانەکات و بانگمانەکە ئێمە وەکو ڕانەمەڕ بێدەسەڵاتانە لە بەردەستی دابین وەکوەوەی ئەو قەسابمان بێ گەر فەرمانمان بۆ دەربکە مەملەکەتەکەی چۆڵ بکەین دەم و دەست ئەبێ ئاوارە و سەرگەردان ببین کچەکەم ئەتوانێ بمان سووتێنێ هەر فەرمانێکمان بەسەردا بدات جێبەجێ بێ ئێدی خات و سعیدە بە پەلە گەڕایە بۆ لای عەبدوڵا فازیل و قاپێک وێ ناو ئاوی تێکرد و هەندێک بەسەریدا خوێندی و پرژاندی بەسەر هەردوو سەگەکە داوتی هەر ئێستا لەم شێوێ دەرباز ببن و ببنەوە بە مرۆڤەکەی جاران سەگەکان خۆیان ڕاوەشاند و دەم و دەست بوونەوە بە مرۆڤەکەی جاران پێکەوتیان دانی پێدانین یەخوا هەیە و محەممەد پێغمبەری خوایە شەهرەزاد خۆیان دا بە سەر پێیەکانی براکەیاندا و بەگریان وتیان برا جوانەکەمان لێمان ببوورە ئەوی ژووتی ئێوە لە من ببوورن ئەم جا تۆ بەیان کردوتیان شەیتان فریوی داین و لە خشتەی بردین خوش سزایداین بەخشندەیش لە سیفەتە جوانەکانی پەروەردگارە کەوت نەپارانە و پەشیمان بوونەوە لە ڕفتارە نابەجەکانیان براکان لە هەردووکیانی پرسی باشە ژنەکەی منتان چی لێکرد دوای ئەوەی ئەوەتان بەسەر من هێنا ئەوان جوتیان دوای ئەوەی شەیتان ئەو کردەوە خراپەی پێکردین بوو بە شەڕمان لەسەر ژنەکەت و هەریەکەمان ئەیوت بۆ خۆم تمەس گوێی لە گفتوگەکەمان بۆ و بۆی دەرکەوتۆ کە ئێمە تۆمان فڕێداوەتە دەریاوە لە گەنجینەی خوارەوە هاتە دەرەوە و پێیوتین لەبەر ئەوەی مێردەکەم چوەتە ئەم دەریایەوە و منیژە چم بۆ لای ئەو خۆی فرێدا دەریاکە و خنکە عبدوڵا وتی کەوابوو شەهید بوو لا حول ولا قوتە ئللا بالله علی العظیم ئەمجا زۆر بە کوڵ بۆی گریا و پێیوتن ئەوە ڕاز نەبوو ئێوە بەخۆ مژنەکەمتان کرد هەردووکیان وتیان ڕازەکەیت هەڵەمان کرد خوایش سزای خۆی پێچەشتین ئەوەش قەدەری خوا بوو ئەبوو ببووایە براکەیان لیان خۆش بوو دواتر خات و سعیدە چووە لای عبدوڵا فازیل وتی دوای ئەو هەموو زیانی لە توێندا ئەو هەموو خیانەت کردنە لێیان خۆشەبی عبدوڵاش وتی خوشکە جوانەکەم گەر لە دەستڕۆشتندا لێبوردە بوویت پاداشتت لای خوای خۆت ئەبێ ئەمجا پێش ڕۆشتنی ئامۆژگاری کرد ئاگاد لە خۆت بێت ئەمانە خاینن ئەو شەوە تاکو و درەنگ دانیشتن و قسەیان کرد و پێکەنین بۆ ڕۆژی دواتر گەرماویان بۆ ئامادەکرا کە خۆیان شت و هاتنە دەرەوە هەریەکەیان بەرگێکی نایەبیان پۆشی ئەم جا فەرمانیدا سفرە ئامادە بکەن هەرسێکیان پێکەوە نانیان خوارد بە عبدوڵیان وت گەورم چاوت ڕوون کە بە براکانت شار بوویتەوە ئەم جا پرسیان ئەو ماوە دوور و درێژە ئەمانە لە کوێ بوون ئەیژوتی ئەو دوو سەگەی لای خۆم بوون ئەم دوو برایم بوون سوپاس بخوا ڕزگاریان بوو لەو خەمە ئەمجا هەردوو براکەی برد و چۆ لای خەلیفە کڕنووشیان بۆ برد نزا و پاڕانەوەی خێریان بۆ کرد خەلیفەش پێیوت بەخێر بیت عەبدوڵڵا گیان ئەوە چیت بەسەر هات ئەویش وتی خوا پایەدارت بکە کە دووبراکەم بردەوە بۆ ماڵ ئەوە بوو تۆ پەیمانتدا کە ڕزگاریان بکەی لە دڵی خۆم داوتم پاشان هەر شتێکیان بێ ئەیکەن منیش لە دڵی خۆم داوتم پشت بەخوا و زریزەکانم لە ملیان داماڵی و لەسەر سفرەنانم لەگەڵیاندا خوارد کە میوانەکانم بینیان لەگەڵ هەردوو سەگەکەنانە خۆم بە کاڵفامیان لە قەڵەمەدام بە یەکتریانەوت تێک چووە نانیان نەخوارد و ئەو هەموو خواردنیان فرەدا گاڵتەیان پێکردم چونکە نیانەزانی سەگەکان برای منن کە نیوەشەو هات هەردووکیانم بردە ژووری نووسنەکەم و ویستم بنوم هێندەم زانی تەختی ژوورەکە قڵیشایە و خات و سعی دەهاتە دەر هەردوو چاوی سوور بووە پرسی ئیدی بەسەرهاتەکەی بۆ جێڕایە بۆشی جێڕایەوە چۆن خات و سعیدە و باوکی دوو سەگەکەیان جێڕایەوە سەر شێوی مرۆڤ خەلی فەلای کردەوە بەلایەندا و دوو لاوی جوانی بینی ئەمجا بە عبدوڵای وت خوا پاداشتی بەخێرت بداتەوە مەرج بێ نوێژی بەیانیان لە کاتی خۆیدا بکەمە ئەمجا هەندێ لە دووبراکەی عبدوڵا فازیل تووڕە بوو کە بەو شێوە خیانەتیان لە براکەیان کردو ئەوانیش جارێکی دی داوای لێبوردیان کرد ئەمجا بە عبدوڵا فازیلی وت هەمیشە بۆ براکانت باش بە ئەمجا فەرمانی دا خەڵاتیان کردن و بە پارە و سامانەوە ڕەوانی شاری بەسڕی کردنەوە کە گەیشتنەوە شاری بەسڕە پیا و ماقۆڵان و زانایان و کەسایەتی ناسراوەکان بەرەو پیریان چوون و پێشوازیان لەکردن عبدوڵا فازیلیش لەو زێڕۆزیوە چەند مشتێکی هەڵدایان نیە و پێشوازی کرانەوە خەڵکەکەش دوعای خێریان بۆ کرد خەڵکەکە هێندە گویان نەدا بە هەردوو براکەی بۆ یەکەوتنەوە حەسوودی بردن بە عبدوڵا فازیل لەگەڵ ئەوەشدا عبدوڵا وەکو چاوی خۆی ئەی پاراستن ئەم جاهریەکە و کۆشکێکی بۆ کڕین لە شاری بەسرەدا و چل کۆیلەی ڕەش و چل کۆیلەی سپی بۆ کڕین هەریەکەیان پنج ئەسپی ڕەسەنی بۆ کڕین و پێی بەخشین و ئیدی خەڵکی زۆر سەردانیانەکردن موچەی بۆ هەردووکیان بڕیەوە هەردووکیانی کردە هاوکاری خۆی خۆشی نوێنەر و جێگری پاشای بەسرە بوو پێی وتن ئێوە ڕاوێشکاری منن ئەو دەمەی خۆم لێرە نابم ئێوە ئەبنە حاکم لە شاری بەسرەدا و ئەیبەن بەڕێوە بەڵام ئەبێت خواپەرست و لەخوا ترس بن لە حکومدانتاندا نەبنە زۆرداری کەس هەر کاتێک تەماعتان کردە سامان و پارەی دانیشتوانی شارەکە نەبنە زۆرداریان و لە پارە و سامانی خۆم ببن هزار ڕەحمد لە پێشینان کەوتویانە زۆر کردن لە نێو نەفسا جێگیرە خۆت کە لاواز بوویت ئەویش ئەسیرە زانا زۆرداری ناکا نەزانێ باری لەبار بۆ زڵمی پشگیرە ئیدی هەردەم ئامۆژگاری ئەوەیە کردن داد پەروەر بن زۆرداری کەس نەبن پێیوا بوو ئەو ئامۆژگاریە لای دووبراکەی خۆشەویستێکە تومەس هێندەی دی ڕق ئەستوریانەکە ناسر و مەسوور کەوتنە ڕاوێشکردن ناسر بە مەسووری وت ئەرێ ئەوە تاکو کەی لە ژێر دەستی ئەم برایەماندا بین ئاوا بە ئارەزووی خۆی ئامۆژگاریمان کا ئەم برایەمان بازرگان بوو کەچی بووە میری بەسرە پیاوێکی ساکاری نەناسراو بوو بوو بە پیاوێکی گەورەی ناسراو ئێمەش بێنرخ و نەناسراو تاکو ئێمە جێگری ئەم برایەمان بین ناسراو نابین پلە و پایەمان نابێ چارەمان هەر ئەوەی بیکوژین و دەست بەسەر پارە و سامانەکەیدا بگرین ئەگەر بیکوژین ئەوە دەزەگرین بەسەر سامانەکەیدا لە نێو خۆماندا بەشیەکەین دواتر دیارەکی نایب ئەبین بۆ خەریفە ئەویش من ئەکاتە میری کوفە و تۆیش بۆ خۆت ئەبیتە میری ئەم بەسڕەیە ئیدی هەر یەکەمان پلەوپایەکی ئەبێت و ناوبانگ دەرەکەین شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی نۆ سەد و هەشتاوە چیرۆکی ڕاوێژی دوو براکەی عەبدوڵڵا بۆ کوشتنی شەهرزاد جێڕایەوە مەسوور وتی تۆڕاز دەکەیت بەڵام چی بکەین بۆ کوشتنی ناسر وتی زۆر ئاسانە دەعوەتێکەین تاک و درەنگ ئەی دوێنین ماندووەکەین نیوەشە و جێ و نوێنی بۆ ڕاخین کە نوست هەڵا کوتینە سەری و چوار پەلی ئەبەستین و ئەی خنکێنین بۆ بەیانی لە لای خەڵکیڵین خوشکە جنۆکەکەی هاتە سەری و پێیوت تۆ بوویت بەو پیاوەی لە لای خەلیفە هارونە ڕەشید سکاڵامان لێ بکەی هارونە ڕەشید پاشای و ئێمەیش پاشاین گەر خەلیفە لە سنووری خۆی دەربچێ بە خراپترین شێوە ئەیکوژین ئێستاش تۆ کوژین بابزانین میری مسلمانان چی لە دەست دێ ئێمەش کە ئەمەمان بینی زۆر ترساین هێندەمان زانی زەوی قلیشایە و عەبدوڵای فازیلی برایەن بردین و ئێمەش بوراینەوە کە بە ئاگا هاتینەوە نەمانزانی براکەمان چی بەسەر هاتووە دوای ماوەیەک هەواڵ ئەدەین بە خەلیفە ئەویش ئەمان خاتە شوێنەکەی ئەو دوای ماوەیەکی دی دیارێکی زۆر باش ئەنێرین بۆ خەلیفە داوای لێ ئەەکەین یەکێکمان بکاتە میری کوفە ئابەم شێوەی پێگەین باواتی خۆمانەگەین براکەشی وتی هەتا بڵێ پیلانێکی بەسوود و باشە ئەمجا لە سەرکوشتنی براکەیان ڕێکەوتن ناسر میواندارێکی ڕێخست و بە عەبدوڵای برای وت عەبدوڵاجان تۆ برای شیرینی منی زۆر حەزەکەم ببیتە میوانم و دڵم مەشکێنە حەزەکەم خەڵکی لە ماڵی منا بتبینن و بڵێن مێری بەسرە میوانداری براکەی کرد ئەوە بۆ من جێ شانازیە عبدوڵلا ڕووی کردە مەنسۆری برای و وتی تۆیش لەگەڵ من دەیت بۆ ماڵیان مەنسۆر بە پێکەنەوتی نایم تاکو و پەیمان بە منیش نەدەیت ئەبی تەمیوانی من ناسر هەستا و دەستی عبدوڵای برای ماچ کرد لە دیوەخانی حکومڕانی چوە دەرەوە و مەنسۆر بەدوایدا چونە بازار و شتومەکی میوانداریان لە بازار کڕی و بردیانەوە ڕۆژی دواتر سوار بوو چەند پاسەوانێکی لەگەڵ خۆی برد و مەسووری برایشی شوێنی کەوت ئەم جاخۆی و هاوڕێکانی و مەسووری برای دانیشتن دوای ماوەیەک سفرە و خواردن ڕازایەوە دەستیان کرد بنان خواردن تاکو تێربوون ئەو ڕۆژیان بە شادی بەسەر برد ئێوارە ناسر کەوتە چیرۆکگەڕانە و وتنی پەندی پێشینان و شعری خۆش هەرسێکیان لە کۆشکمانە و سەرباز و سەرەکان چوونە شوێنێکی بۆ دانراو هێندەی بەسەرهات بۆ عەبدوڵای جێڕایەوە تاکو ماندوو بوو چاوی خەواڵ بوو خۆیشیان لەم دیو و ئەو دیویەوە نوێنیان ڕاخست خۆیان بێدەنگ کرد تاک و خەوی لێکەوت ئەمجا هەردووکیان ئەژنیان خستە سەرسنگی کە عبدوڵە بە ئاگا هاتەوە پرسی ئەوە چیەکەن برا شیرینەکانم ئەوانی ژوتیان بێڕەوشت نە تۆ برای ئێمەیت نە ئەدناسین دەستیان خستە بینە قاقای و خنکاندیان بەڵام عبدوڵا بوایەوە ئەوانیش پێیان وابوو خنکاو مردووە کۆشکەکە بەسەر کەناری دەریاو بوو لە پەنجەرەیەکەوە فڕیاندا دەریاوە لە بەرەوەی پەنجەرەی چێشخانەی ئەو کۆشکە بەسەر دەریاو بوو کە گۆش لەو چێشخانێتدا لێنرا ئێسقانەکانیان لەو پەنجەرەوە فرێدا دەریاوە دەرفی لێک بە خواردنیەوە ئێسکانە ڕاهات بوو هەموو جارێک ئەهاتە بن دیوارەکانی کۆشک بۆ خواردنی ئەو ئێسقانە کەدەرفیل گوێی لە شڵپەی لاشەی عەبدوڵڵا بوو لە ئاوەکەدا بە پەلە خۆی گەیاندە شوێنی شڵپەی ئاوەکە پەلاماری لاشەی عەبدوڵایدا کە زانی لاشەی مرۆڤە خستی سەرپشتی و بە پەلەگەیاندیە کەناری ئەو بەری ئاوەکە و لەسەر زەویەکە فڕیدا چونکە شوێنەکە سەرڕێ بوو لەو کاتەدا کاروانێک بەو ڕێگەدا هاتن کە ئەو لاشیان بینی وتیان ئەمە خنکاوێکە ئاوەکە فڕی داوەتە کەنار کاروانچیان لێی کۆبوونەوە کابرایەکی تێدابوو لە زانیاریەکاندا شارەزا بوو سەرناس بوو لە پزیشکی ئەزانی هات و پرسی ئەوە چییە تیانەمە پیاوێکی خنکاوە لێ چوە پێش و سەرنجی داوتی ئەم مرۆڤە نەمردووە کوڕە دەوڵەمەندیشە پش بخوا بە ئاگا دێتەوە کەوتە داپۆشینی ئاگری بۆ کردەوە وشکی کردەوە کەوتە شێلانی بەسێ قۆناخ چارەسەر ئەمجا بە ئاگا هاتەوە بەڵام زۆر لە ڕوو لاواز و بێهێز بوو ئەم جاکەوتە بەکارهێنانی دەرمانی گژوگیا سی ڕۆژ بەسەر دەریاوە سەفریان کرد و پزیشکەکە خەرێکی چارەسەری خنکاوەکە بوو تاک و گەشتە شارێک پێی ئەوترا عوج وڵاتی ئەجەمیان بوو دابەزین و چوونە ئوتێلەکەەوە جێگەیان بۆ عەبدوڵلا فازی لە ڕاخست ئەو شەوە هێندەی ناڵان خەڵکەکەی ناڕەحەت کرد بەیانی دەرگاوانی خانەکە هات و پرسیەم پیاوە لاوازە چیەتی و تاک و بەیانی ئەی ناڵان پیرەی پزیشک وتی کاکە مەخنکا بوو ئاوی دەریا خستبێ کەنار و ئێمە شێنامان و ئەو مانگێکە من بە دەرمانی گژوگیا چارەسەری ئەەکەم ئەوە تا بۆم چاک نابێتەوە دەرگاوان وتی ئێمە پیرێژنە ڕاجی حەمان هەیە قەیرەیە هەر نەخۆشێکی بۆ بەن شەوێک لای ئەمێنێتەوە بۆ بەیانی بەپی خۆی دێتەوە و چاکە بێتەوە کابرای پزیشک گوتی کەوا بوو بمان بە بۆ لای ئەی ژووتی نەخۆشەکە بێنە با بڕۆین بۆ لای نەخۆشەی هێنا و شوێنی کەوت کە گەیشتە بەر دەرگای ڕاجحە سەیری کرد هەر نەخۆشە و بەناڵە ناڵ و هاوار ئەی بەنە ژوورەوە هەر خەڵکیشە بەدلی خۆش و پێکەنینەوە دێتە دەرەوە کە چوونە ژوورەوە دەرگاوان چووە بەردەم پەردەیەک وتی دەستور ئەی پیڕاجیحا نەخۆشێکم هێناوە ئەی ژوتی بابێتە ژوورەوە کە چووە ئەو دیو پەردەکەوە سەیری کرد ئەمە ژنەکەی خۆیەتی ئەوەی لە شارە بەردینەکەەوە هێنابووی پیر ڕاجحەش عەبدوڵای ناسیەوە و یەکتریان لە ئامێزگرت عەبدوڵا پرسی چێ تو هێنا ئێرە ڕاجی حەژوتی کە زانیم هەردوو براکە تویان فرێدا دەریاوە منیش خۆم فرێدا دەریاوە شێخ ئەبوو عباس خدر منی گرتەوە هێنامیە ئەم خانوە سەرگۆشەیە و ئیجازەی چاکردنەوەی نەخۆشی پێدام ئەمجا خۆی جاڕی بۆ دام لەم شارەدا هەر کەسێک نەخۆشی هەیە بابی با بۆ شێغڕاجیحە ئەمجا بە منیشی وت لێرە بمێنەوە چاوەڕێی مێردەکەت ببە تاکو دێت و ئەدباتەوە ئێستا زۆر دەوڵەمەندم سامانێکی زۆرم هەیە خەڵکی ئەم دەوروبەرە ئەم ناسن خەڵکی داوای دوعا لەم نەکەن ئەمجا شێخ ڕاجیحە کەوتە چارەسەرکردنی عەبدوڵڵا فازیل خدری زیندوو شەوانی هەینی ئەهاتە لای شێخ ڕاجیحە ئەو شەوە مێردەکەی بینیەوە هەینی بوو ئەو شەوە خواردنێکی نایەبیان خوارد و چاوەڕێی خدری زیندە بوون هێندەیان زانی خدری زیندە پەیدا بوو هەردووکیانی برد سەیریان کرد لە کۆشکی عەبدوڵا لە بەسرە جێ هێشتن و ڕۆیشت کە ڕۆژ بۆەوە عەبدوڵا سرنجیدا ئەمە کۆشکی خۆیەتی و ماڵی خۆیانە گوێی لە دەنگەدەنگ بوو لە پەنجەرەکەوە سەیری بەردەرگای کرد هەردوو براکەی بینی لە سێدارە درابوون بەهۆی ئەوە بوو کە عبدوڵە فازیلیان فرێدا بۆ دەریا و تبیان براکەمان جنۆکە فراندوێتی ئەمجا هەواڵیان نردبوو بۆ خەلیفە دواتر دیارێکی نایەبیان نردبوو بۆ خەلیفە و داوایان کردبوو کێکێکیان بک بە میری شاری بەسرە خەلیفەش تووڕە ببوو نردبووی بە شوێنیاندا بەیانی کە دوو ڕکعات نوێژەکەی کرد هەموو تایفەکانی جنۆکەی بانکرد بوو کە لێی پرسیبوون سوێندیان بۆ خواردبوو کە بێ ئاگان لە عەبدوڵڵا فازیل ئەم جا خاتوو سەعیدە هاتبوو هەواڵەکەی دابوو بە خەلیفە ئەم جا هەموو جنۆکانی ئازاد کردبوو بەیانی ڕۆژی دواتر هەردوو براکە ئەشکەنجادات ناچار بەرگەی لێدا ناگرن و خەبەر لە یەکتریدەن ئەم جا لە کۆشک دێتە دەرەوە و بەڕێوڕسمێکی جوان کفنیانەکات و لە گۆڕیان ئەنێ خۆیشی سەفەرەکە بۆ شاری بەغدا و ئەچێتە لای خەلیفە و بەسەرهاتەکەی خۆی بۆ جێڕێتەوە خەلیفە زۆری پێسەیرە بێ ئەمجا فەرمانەدا قازی و شاید ئامادە بن و شێغ ڕاجی هەل لە عبدوڵا فازیل مارە بڕن ئیدی پاشماوەی تەمەنیان لە بەسرە بەسەربن